کۆڕ. دوێنێ کۆڕی شیعرم هەبوو. چاوم گێڕان نەهاتبووی. خۆتەزانی تەنیا کەس بووی داوەتنامەم بۆ ناردبووی. هێندە پەست و نیگەران بووم. هیچم بۆ نەخوێنراوەیەوە بە ناچاری ئیعتیزارم بۆ ئەو خەڵکە هێنایەوە. حەزم لە کۆڕگرتن نەبوو ئەگەر لەبەر تۆ نەبوایە، توخوا کۆڕێت تۆی لێ نەبی پێم ناڵێی کوا تامی تیایە؟